دارستان لە بەهاردا کاتی نوێ بوونەوە کاتی لەدایک بوونەوە گەشببینی بەڕووی هەموو لایەکەوە دیارە کەیف و خۆشی گیاندارەکان لە بەهاردا بێ سنوورە. هەر بۆیەش ئاسکی هاوڕێمان بڕیاری دا لەم وەرزەدا ژن بێنێ. ئاخۆ چ ئاسکێکی بەختەوەر ژیانی هاوسەری لەگەڵ ئەو کەڵە ئاسکەدا پێک دەهێنێ؟ خۆزگەم بە خۆی، سەیرکە! شاخە سەرنج ڕاکێشەکانی، ئازایەتییە بێ وێنەکەی، توانا لە بن نەهاتووەکەی، هەروەها شازییەکەی، ئاسکێکی خۆشەویست، قۆز، هەموو کەس هەست بە هاوڕێیەتی دەکات. باشە، باشە، ئێلیۆت، باشە، زانیمان شاخەکانت شازن. بەسە بیبڕەوە. ئەی بەسە بەسە پشویەک بدە. ئەوەندە ڕات لە خۆتە بێتامت کردووە. با بڕۆم بۆ ژنمارە کردنەکە. هەر ئێستا با بڕۆین. بیر بکەنەوە بزانە تا ئێستا باسی شاخەکانم کردووە؟ شاخە تازەکانمت بینیوە؟ سەتا سەت سروشتین. ئەو دارە زۆر زۆر گەورەیە بەڵام وەکو شاخەکانی من نابێ. ماشەڵا شاخەکانم چەند گەورەن بەڵێ. ئەو جارەیان باسی شتێکی زۆر گەورەترتان بۆ دەکەم بەڵام وەکو شاخەکانم نابێ هەرویستە پێ زوو بە بابچین بۆ ژنمارەکردنەکەت باشە باشە باشە باشە دەمەوێت سپاسی هەمووتان بکەم بووگ بەڕێز وینی بەدی سێرج دێنی میکسکویزی هاوڕێ هەرە نزیک و ئازیزەکانم کە لە گرنگترین ڕۆژی ژیانمدا لەگەڵم ئامادەبوون زۆر سپاستان دەکەم چەنەبازی مەکە دەی ئێستا با بڕۆین. وەڵا هەند خۆشحاڵم کە پاشماوەی ژیانم لەگەڵ جزیەلدا بەسەر دەبەم هاوسەرم هاوخەمم قوبانی بم ئازیزەکەم. بەڕاستی فکرەیەکی جوانە ئەو سەروشاخە دەر خۆش بێ. ژیانی گەنجێتیم کۆتایی پێهات تەواو بوو بەسەر چوو نەما خەونێک بوو بەسەر چوو گڕێک بوو بە یەکجاری فووی لێکرا و کوژایەوە. وەڵکو مەولودەکەی پێغەمبەرە کەوتی. کەمێ جوو بە دەی درەنگە با بڕۆین. هەی ماڵم کاڵ وەڵا کەچەڵ بوو ئەوە دەنگی ئیلیۆت بوو دەوتیابە گوێ سرینگاوەتە چونکە ئەگەر یەکێکت خۆش بێ ئاواو لێ دێت بۆ ئێوە ئەم گوڵە و پێسیۆسەکەم دڵنیام بۆ تۆی زۆر جوانە. ئۆخ خوایە گیان وەڵا زۆر جوانیت. سپاس ڕۆزی. ئۆ جزێل مارە ئەکرێ بەڕاستی من زۆر بێ تاقەت بێ مەگری قوبانی مەگری قوبانی. ئۆ ئەوە چی دەکەن لێرە سڵاوتان لێبێ. ئێلیۆت. چۆنی نازدارەکەم. ئۆ ئەوە تۆی ئیەن. ویستم ئەوەتان پێ بڵێم کە ڕێوڕەسمەکە سەعات هەشت دەست پێ دەکات. زۆر باشە. ئەگەر هەموو شتێک بەپێی پیلانەکان بەڕێوە بچێ ئەوە سەعات نۆ تەواو دەبێ و تۆش دەبیت بەژنی ئیلیۆت تێدەگەی باشە سپاس ئیان شایەنی نییە جێزل ئێستاش کاتت ماوە ئەگەر دەتەوێ پەشمان ببیتەوە و یەکێکی تر هەڵبژێری هیوادارم بزانی کە چی دەڵێم ئەم دارستانەش هەر ئاوەدان بێ لاپینی خۆمان پێ وابزانم زۆر جوانی ژنیە ئەیوانە جزێ لە ئیلو زۆر جوانترە سپاس ئێلیۆت تاکە پیاوێکی چوار شانەیە کە من دەمەوێ. ئەڵی دەگرێم شاخەکەم ڕۆی شاخە جوانەکە بەزەن و زەنوز مەکە ئەگەر نەمرێر خۆی دێتەوە وەڵا دێتەوە هۆ بەڕاستێتی ڕاست دەکات دێتەوە هەر وەکو جاری پێشوو خەم مەخۆ وایە وایە هەر دێتەوە دێتەوە وەک جاری پێشوو ئەوەیە جارێ قسمەت و نسیبم بەشەڕەف کەری کردم کاک داف فەتێ مەرەوەڵا خۆمتان بە زیرەک دانابوو حەیو ناموسم چوو وەمزانی مرۆڤە باوەڕم پێکرد نەمزانی ورچە قەڵەوەکەیە پێم ڕابێری هەرگیز بڕۆم نەدەکرد بەم تەمەنە بەم ڕابێری عیب و چوورەی تۆ گوتت هەرگیز ئەی باشە پێم بڵێ تۆ تۆ ڕزگارت بوو لە دەست ئەوان با پێت بڵێم کورە من ئاژەڵی کێم کەس نییە بتوانێت بەم باشە ڕابێری ئەوە هۆندراوە بوویان پەت ئەی تاقۆت وێنی ئەوە لە کوێ باشە بە کوێ لە دەنگمان نییە ها دڵنیاب لە ناو دارستانەکە خۆی شاردوێتەوە با بڕۆین بگەڕێت بە دوایدا پیاوەکە دەخێراک ها دڵنیام بوگنام دۆزێتەوە دەبێ وینی لە چۆ بێستا ئەوە تا لێرەم هەی قەڵەوە بگرە ژێفش کورە من چینێکم لە تۆدا ئەزای چە زۆرم لێدا ئەی بۆ مناغام لێ نەبوو ها؟ ئەی ئەی وای بابا وای پەڕاستوم ئای وا ئای ئای ئای ئای ئای مایایا ئیلیان خەریک بوو بم کوژی هەی هەی ئەمرت نەبینێ ئەزانن خراپ کەوتم کوڕینە کوڕینەی چی ئەمە زەلامە ئەڵێ کەرتە شاخە یەڵە دەی با خۆمان پاک وەی خێرا بکەینەوە پێم بڵێن لێرە چی ڕووی داوە بۆ چی خۆتان خۆش بکەن دەچینە ژمارەکردن دەی زوو بن ماشەڵڵا هەر بە کومبارەکەم ئەم هەموو تۆزم لە کوێ بوو؟ نەوەڵا جارێ زووە ئێستا ئەوان وا لە ساڵۆن میکیاجەکەن با کەمێکی تر یاری بکەن ئینجا ئەچین جارێ زووە دەی کاکە دەست و بردێ بکەن بوگی هاوڕێم باشە جزێلی ئەوەیە من بیهێنێم وڵی ئیلیت بەو قۆچەوە هیچ بە زاوا ناچی ئەڵێ ئامۆزای زاوای برە دەلا چۆلام وایە خەزور می بۆ مەبەستێکی زۆر گرنگ ئەمڕۆ هەمومان لێرە کۆبووینەتەوە ئێلیۆت ئەوە بۆ وات لێ هاتووە ناوەڵا دۆزێ تەقەی خۆشی کرا ئینجا منیش لەو ناوە بووم تۆ دڵنیای لەوە نەخێت ئەوە مۆدیلە شاخی ئێستا ئاوا دادەنرێ ئەلیەت و جزێل بڕیاریان داوە بۆ هەتا هەتا ژیانی هاوسەرگیری پێک بهێنێت ئەیوانی ئەلیوت هەستە هەیگیرە سەگ بتوە گوتت هەتا هەتا هەتایە ئاژەڵ و مرۆڤ برایە ها چی؟ بۆستە زانیمە گوتویانە هەتا هەتایە بەڵام ئەو گوتی هەتا هەتا خۆتێک مەدە، خۆتێک هەتایە مەدە. خەرەوە جۆنە بێ ماخر نەبووی نا دەبێ خۆم ڕاگرم و خوانە نەخۆم ئەمە تەڵەیە ئەی خوایە خۆم پێڕا ناگیرێ آه، بەس مژە چی لێ دەمزانم آه، نا کاکی زاوا دەی ئێستاش کەمێک گۆرە پێشەوە بۆ ئەوی بووکێ بتبینێت خێراکە دەی زێل تۆ ڕازی تا تا ئیلیۆت ببێت بە خێزانێت ئەگەر دەتەوێت پەشیمان بەوە ناشتیوا نابێ نعی خۆم نای خۆم ئەی خۆم ماشەڵا بەتامە وش بۆچی قسە ناکەی ڕازیت بە ئیلیۆد یان نا باشە ڕازیم بە سەر و دڵێکی خۆش ئەی ئیلیۆد تۆ ڕازی نۆرەی تۆیە نایخۆم نایخۆم قەینا نایخۆم گرۆڵە نەوز مسەترە باشە بەڵام جارێ ئلیۆت قسەی نەکردووە دە قسە بکە تازە زاوە وای شێرە ئیلیۆت دە قسەیەک بکە حەیاوان وێنەی جیرا قوربان برۆ خەریکی چی؟ پێم بڵێ ئەو بۆچی ڕۆیشتی ها؟ تۆزێ کارما بوو وڵی نەکارت هەیە نە بزن کارە سات ڕوویدا وینیان گرت و بردیان هاواری کرد بەڵام ئەو ژنە گوێی نەدایە و بردی یەکەم جار پڕیدایە بە چنگەکانی زۆر زۆر تون ڕایکوشی وەخت بڕی خۆڵی دەربێنێ لەو بێویژدانەکێکی خەمناکە وێنیش ویستی دەست بکاتەوە بەڵام ژنەکە لێیدا سەری بە تەنە بوو قەریب و چاوی دەربێنێ ئاوا بەم شێوەیە زۆر ناخۆش بوو کوانێ مافی جا لە بەران کوانێ کوانێ لە کوێ نووست و لە کوێ ئەگماڵت نەشێ بەو دەقێ هەموو درێت لە چۆ بۆ هات بڕوام کە دوو وەکو خۆیان گێڕمەوە دوایی ڕایکێشا بۆ ناو ئۆتۆمبیلێکی زۆر گەورە و ڕاز ڕۆی پێی لێنا ڕازینەکەشی مخەفەت و مەخسەد و حەسەن بۆستە بوو بۆستە بۆستە دەی خێرا درۆی ترمان بۆ بکە دنیا ڕفان درو بەڕاستە ئۆی لەو داماوە ئەی چی بکەین هێلکە سوزانم یاڵە خێرا با مارەکردنەکە تەواو بکەین بۆم ناکرێ ئەم ڕۆژێ بێ ئەوەیان من و ئێلیۆت بڕیاری لەسەر دەدەین ئێستا دەبێت بە دوای وێنیدا بگەڕێین دزێل ڕاست دەکە هەتا وێنی نەگەڕێتەوە ناو باوەشی گەرم و دۆست و برادەرەکانی هیچ ئاهەنگێک ساز ناکرێ هەرچەندە دەمەوێ ژن بێنم لە بەشی یەکەمەوە بەڵام چش لەوەش بە قەیرەیی ئەمێنمەوە شارەیان پێ بوو برا ئێستا گەیشتونەتە ئەو پەڕی دنیا خۆ ناڵێی باوازی لێ بێنین ئێمە بۆ ڕاوچەکان چۆکمان دانەدا ئێستا بۆش نێ چۆک دادەین نەی خۆتاڵە بووک ڕاست دەکە چێ ئامادەیە لەگەڵمان بێ منیش دێشتێن ئۆکەی شەی تێر گوێ بگرن جەماعات باواز لە بنێر جوین بێنین و بڕێن بە دوایدا بگەڕین دەی خێراکە نێڵاوا بڕۆین ڕاستی نازانم باسی چی دەکرد بەڵام باشەوا دەکەین بەێ زۆر جوانە منیش بێم. بەداخەوە ناتوانم ژن و منداڵەکانم جێ بێڵم بەخوای ئەو منداڵانە بە جێ بێڵم ئەو ناوە هەمووی تێک دەدا بەس لەو قسانە بێن ئایترسنەوە ئیشی ئێمەش نییە ئایوانە پێ دەچێت خۆش بێت بەڵام ببورن کاتم نییە. ئێوە ئارامودانی جگیرەتان نییە بەس قسەتان هەیە ترسنۆکن وڵی کاکەوە مسکۆ دەوێ بڵێ پخت بێ باشترە لە زۆر و بۆری هەڵە لەیتێ مەگەن ئەوە هەر خۆی هەر ئەوەندە ئەزانێ بێجگە لەوە هیچ تر نازانێ بەڕێ دەکەوین دەی با بڕۆین دەی ورچە فیلە بچوونە تەق تەق تەق تەق تەق کوا کوا ئەی گەمژە ئەگا لە پشتی خۆ نییە پێشنیارەکە تەڵەیە هاتمەوە نانی ڕقم تۆز دەکە ئەرێ هەر چەندە چی بۆ حەمام ژینم لێ ئاڵۆز دەکە ئۆ سەگە خۆشەویستەکەم بە قوربانت بم ئێستا هەموو خەڵک ئاگادارەکەمەوە خەڵکینە گوێ بگرن وینیمان دۆزیوەتەوە ئێمە یونیمان دۆزیوەتەوە ئێمە زۆر دڵخۆشین. بەڕاستی خواردنێکی خۆشە فیفی تۆ نایخۆی؟ تۆ زانی چی ئەو جۆرە خواردنانە چەوری زۆری تێدایە دوای قەڵەو دەبیت ها کەس پێت ڕازی نابێ جا ئەوە باشیان خراپە بەڕای جەنابت کورێ زۆریش خراپە هەوڵدا و خواردنانە بخۆ کە پرۆتینیان زۆرە ئێستا هەز بەچی دەکەی کە ئەوە دەخۆی دەی ڕێ خۆتم پێ بڵێ بڵێم چی هەز بە خۆشحاڵی دەکەم کورێ تۆ فشت بە قسەکانم دێ بەسە هیچی تر مەخۆ بێتامە تێر وا دانێ کە ئاگام لە هیچ شتێ نەبوو قوربان هەی فیفی بەڵێ زۆرمان ماوە لە شوێنێک بوەستین ئاخر من ئیشی سەر ئاوم هەیە هەی باوەڕکە بەڕاستمە ڕقم لەو کارەیە؟ بەڵێ دەزانم بەڵام بە پیاوانە کارەکە دەزان خۆشەویستەکەم وەرە باوەشم ناچارم دەبێ بیکەم ئەوە چیت کرد میزت کرد دەکداوەشە یاخوا باشە بۆ میزت کرد بۆ نەڕۆشتە توالێتەکەەوە ها ئۆ ستانلی هاوڕێ دێرینە ئەوە تۆی دەمێ کە نەمبینیوی ستانلی ڕاست دەکەی ڕۆژێر یەک ساڵە یەکتریمان نەبینیوە باوەڕ بکەوام زانێ یەک سەدەی یەکتریمان نەبینیوە ئۆ دیسان دەبێ بۆت باسکەم جۆ بگرە ئێمە هەموو ساڵی لەم کاتەدا دەچین بۆ کەمپی ئاژەڵە ماڵیەکان و بەداخەوە کە هەموو جارێک لە بیرێتەوە پرسیار دەکەی بەڵێ تێگەیشتی ئێستا؟ ستانلی بەڕاستی دەمێکە تۆ چەند بێ عقلی کوڕە ئۆو ئازیزەکەم ئەوە تۆی هەواڵە چۆنە باشی؟ ئۆی شەرلین چەندە جوان بووی هەست دەکەم هەموو جوانی دنیا لە تۆدا کۆبووەتەوە وی کە جوانی ئۆو، سپاس ڕۆفۆس ئەتوانم تێر بۆ نەبکە مۆتەرم لێداوە بۆنی بکە هەی فیفی زانی و تەوینی دۆزراوەتەوە؟ بەڕێز؟ تۆ دڵنیای لەو قسانەی کە دەیکەی هاوڕێکەم ها؟ وەڵایی سەیرە ڕاست دەکات بەختی هەیە کە ئازاریان نەداوە یان کوشتووە یان خراپتر جارێکیان کەوتمە داوی ئاژەڵی کێوی بەڕاستی باشیان کوتا مەبەستت خۆتە؟ بەڵێ ئەوە چیت بەسەر هات؟ هەرچەندە باسکردنی ئەم بابەتە زۆر ئازارم دەدات بەڵام با بۆتانی باس بکەم ڕۆژێکیان لەو شوێنە بووم زۆر تەنیا بووم ئاژەڵی تری لێ نەبوو دنیا بۆ من هەمووی تاریکی بوو تەنانەت ڕقم لە خۆشم بوو زۆر هیلاکیان دەکردم حاڵم زۆر شڕ بوو بەدەست ئەو منداڵەوە شەو و ڕۆژ هەر یاری و یاری بەڕاستی تەواو بێزار ببووم شەوێک لە ناکاو هەموو شتێک لە پێش چاوم سوور بوو بواری هەڵاتنم نەبوو مەرگی خۆم بە چاوی خۆم دی پاشان ئەوەی نەدەبوو ڕووبدات ڕوویدا ئەی باشە دوایی چی ڕوویدا چی ڕوویدا ئێستا پیشانتان دەدەم چی ڕوویدا سیرکەن داماویان کردم با ئەو ببێتە دەرس بۆ هەمووتان فەقیرەی ئەتک کراوە خۆی بوومە غابن ئایداریان کردووە جوان بێتە ژیان بە خەڵک نەم ڕەگەمژە ئەو ڕۆژە دوو شتم لە دەستدا غیرەت و هەروەها تۆپە شینەکەم بەڕاستی کاتێکی ناخۆش بوو بۆ من سەگێکی چەند شیرینی یاریەکی خۆشتان فێر دەکەم شەڕە کەروێشت نا نا کەروش گوناحە کورە بۆ تێناگەی شازی یاریە هەروەها نابێ لە بیرمان بچی هەمومان لە دارستانەوە هاتوین کورەکەت ئەو ڕۆژە ڕەشانم لە بیر ناچێ کونە مشیان لێ کردبووم بە قەیسەری تێدەگەیسا سیرکە کورە لەبەر یەک کێروێشک دەتەوێت قسەی من بشێنی تۆ بۆ تێناگەی بۆ ئەوەندە جێلی ئێستا خۆم چارەی دەکەم لێگەڕێن بۆ براتان ئێستا بزانە چی یەکەم خۆت بگرەوە هاتم ئێستا دەتکەمە دوو پارچە ڕۆژێک دێ دەرسێکت دەدەم قەت لە بیرت نەچێتەوە تێدەگەی کورە تۆ ناتوانی هیچ لەگەڵ من بکەی ئێستا نیشان دەدەم چی لێ دەکەم ئێستا ئاسمان بە ملەوەنی پێ نیشان دەدەم خوا بتکەم بە قوربانی دایکم پێم وابێ کەس نازانێ ئێمە لە کوێین وەی ماندوو بووم بۆ گەزانی زۆر ناخۆشە چی زۆر ناخۆشە وەکو وینی بدڕفێنێن بەڵام خۆشی شەکە کەسی هەبێ بە دوادا بگەڕێ بۆ خۆشمان خۆشە بە یادی جاران دوو قۆڵی بەڕێدا دەڕۆین. کوڕینە دەتوانم لەگەڵتان بێ؟ وەڵە قسەکی یەک دەقا ئێلیۆت دەمێ بە تەنها قسەر لەگەڵ بکەم ئەوە ئەو شتە سەیرە چۆ؟ ئەوەی بەم بەیانە ڕوودا لە مارەکردنەکە تووشی بیرکردنەوەی کردووم مەبەستت چی کاتێک کە بە قازیم وت بەڵێ من ڕازیم تو خۆت لە مەسلەکە دزیەوە. چی؟ زیزیل بوختانم بۆ مەکە. کەیکە ئێلیۆت، دەزانم شتێک هەیە بێتاقەتت دەکات. لە دوای مارەکردنەکەوە هەڵسوکەوتت گۆڕاوە. من و تۆ کەپڵین هەر کێشەیەکت هەیە پێم بڵێ. ڕاستیەکەی زیزیل، من لەوە بێتاقەت بووم کاتێک کە قازیەکە گوتی هەتا هەتا هەتایە. باشە ئەوە یەعنی چی؟ مەبەستم ئەوەیە وینی ون بووە هەتا هەتا هەتایە نایدۆزینەوە. یەعنی هیچ پەیوەندی بە مارەکردنەکەوە نییە. تەنها لەبەر وینی خەمباری وانیە؟ بەڵێ وایە هەروەها خەم لە مارەکردنەکەش دەخۆم بەڵام تا وێنی نەدۆزینەوە مارەکردن نییە لەوانەیە چەند ساڵێ بخایەنێ لەوانێت چەند سەدەیەکی پێ بچێ یان لەوانێت تا دنیا خرا دەبێنەی دۆزینەوە لەوێش خوا گەورەیە زۆر باشە دۆزیمەوە ئەوە تا ئێلیۆت ئەوە شوێنی ئەلێ کوڕی ئاوسارە لە ئێلیۆت ئێستا چی دەڵێی بۆ مارە کردنەکە؟ بڕیارت لەسەر نەدا؟ باشە کێ دەڵێ ئەوە سەگێکی تر نیە؟ کورە بە شەرەفم دەبێ هەر ڕزگاری بکەن. ئەوەتا خۆیەتی. باوەڕ بکەن ئەوەیان هەو نیە ئەمە سەگێکی ترە. ڕێک بۆ خۆیەتی. وەرە وەرە تاق قوت دەبێ پیلانێک دابنێین ئێمە. با شوێنێکی تر بگەڕێین دەی جەماعەت بەیەکەوە. بزانم چ کەم و کوڕی هەیە ئەوە حەما چوو ئەرێ بێ باشە برام فێرێکی بکەم بۆ تان هەیە لەم ناوە بەڵێ خانم لە پشتەوەیە سپاس بۆ تۆ سەرەزاتی خۆشمان هەیە لە ژوورەوە تاقیان بکەرەوە بۆ خۆم برژاندوو من کیسە یەک دۆلارە هەڕاجیشمان کردووە دوو کیسە بە دوو دۆلار ناچوو لەسەر جاراو ئەوە مەچینەکەی داجی تێدایە هیچ نییە ئیشە خۆمە دەی کورە بە بێدەنجی وەرن لە کاتێکی زۆر باش گەیشتن دەی خۆتان ئامادەکەن منیش ئامادە منەوەتام لێرەم منیان بەستێ دۆنە ناو سارم بەبە کوڕینە بۆ ئەوەی بچینە ناو ئەو ئۆتۆمبیلە دەبێ مەچینەکەی دابگرین یەک چارەی ترمان نییە ئۆو زۆر جوانە خاوەنی ئەم کەرەڤانەیە های لایف دەژی. زۆری نەما بۆ ئاشکرا بین حەو ناموسشمان بچێ ئەزانی ئەوە بەشێک بوو لە پلانەکە ئەی بۆ برا کە لەسەر ئەم ڕیخۆڵەی فرەدامە دەرەوە ئەستە ئەڵاو ئێ وەڵڵاهی وابزانم دەبلەکانی تەقیون بوشەکانیشی هەموو خوراوە خۆ گزۆزەکەشی کون بووە نازانم ئەم دوو جلە کامەیان بکڕم بووە بە ڕێزوینی پێدەچی ئەمەیان جوانتر بێ باشە ڕێنەوەڵا دڵنیام کە دڵی زۆر خۆش هەبێت خۆگات لە منم بێ نێقرتێنی بەڕاستی وایە نەبەست تۆ تۆ کە کەس بزانێ لەکە ئیلیە دەخیلە هەر چۆنێ بێ دەبێ ئەو زنجیرە بە پسێنی لەوانەیە نەپچڕێ هەرچۆنێ بێ دەبێ ئەو زنجیرە بپچڕێنین دەی باشەوە چی بوو لە ناو سیارەکە هاتە دەرەوە خێراکان فەردە چیمە ڕاستە سەلامەتی ڕزگارمان بۆ وای وای جیرە لە کون چاودا و قابیت بە پێوەدا بەڕێزوینی لەوەیە بەڕێزوینی تۆ سەلامەتیش کۆ ئەی منت بشە من شکانم ڕزگارمان کرد ناوتان دەخوێنمەوە ئێستا بۆ بگەی لێدە من لێرم ئەی مسکۆ تۆ لە شوێن بە تەڵاقی باوکم ئەومان جێهێشت ئەی وێنی وێنی لە کوێە دەبێت لە کوێ بێ وێنی دابەشین هەیە ئەو ژوژەکە بۆ وای لێات ئەو گەمژەیە ئەو هیچ مدالیە مدالیە تۆ بۆیان دروست کرد لە قەت قاپێکە ها وا وا تخوا ئەو وەزە ئەمە چی بوو بە سەرمان هات بەزەمکردنی ئێلیۆ دوێنی نادۆزرێتەوە هاوڕێیان دەبێ ئێمە بەردەوام بین لە گەڕان. دەزانم، بەڵام خەتای ئەو بوو، بەخوا خەتای ئەو دژە بوو. ڕاست دەکا هاوڕێیان. ئێ چی؟ دەبێ ئێمە بزانین ئەو سەیارەیە بۆ کوێ دەچێ. بیرۆکەیەکم بۆ هات، سێرج و دێنی بفڕن تا سەیارەکە دەدۆزنەوە لە ئاسمانەوە ئاسانترە. هەی ئافەریم ژن، وەڵا لە تۆ باشتر ئیلیت. لەوانەیە ئەو بیرۆکەیە زۆر باش بێ، ئەرێ هەمووتان بە ڕازین؟ یارمەتی کەم بە دوو ئا وا وا. پێت وایە ئەو بیرۆکەیە سەرکەوتوو دەبێت خانم خەندەل؟ ها پێت وایە؟ ڕای خۆت بڵێ. ئەرێ وە چیتە پیاوەکە. نەبیری نەکە هێشتا من پیاو نیم دەستگیراندارم. کەمێک تەنها جێتان ئەوە ئیلا و دێنم هێشتا بەهارە. دێمەوە تەنها سنوورە ویستم بعد قلیل. نیوەستکات بکەم. کێشەکە لێرەدایە چێشتخانەیەک یەک چێشتلێنەری پێویستە بەڵام ئێمە دوانین هەروەها ئەو چێشتلێنەرەش منم جەنابی متەسەڕیف ئۆ لە تێگەیشتم کۆتایدا یەعنی ئەخیرەن منم بەڵێ منم. شەرمەزاری؟ ئەی ئەوە شەرمەزاری نیە لە ناوەڕاستی مارە کردنەکە ڕات کرد ئۆو هاتینەوە سەر باسی ئاخر وینی ویستم وینی ڕزگار بکەم نەموت واز لەو باسە بێنە هی عودنا بەسە واز لەو قسانە بێنن تەواو بەسە دەگەڕێمەوە ماڵەوە نا نا کاکی خۆم جارێ کەس ناچێتە ماڵەوە ئێمە هیچمان بە هیچ دزێ نەکرێت پێم وایە بچیتە ماڵەوە باشترە تەنها تۆ کاتمان لێ بە هەر دەگری حاڵ تۆ هەمیشە لە کاتمان دەگری ئیلیۆت ئێ؟ وا دەڕۆم تەواو ئەو ڕێگەیە هەڵەیە ئیلێ دە قسانە چیە گلاینا کەس ناکەم وەوەی بۆ بەختی خۆم وا دەگرێ وەوەی برە برە هەر بە خۆم بێ وەفا بووم خەتای خۆم بوو بڕە ئەمرتان واک دەبێ بزانین ئەم ڕێگا بۆ چۆ دەچێ واک وا دەبێ بە ناو دارستانەکە دابڕۆینێمە وینی ئەوە هاتم برا ڕێنیشاندەرێکی باشم دڵنیام وینی لەو ناوەیە ئۆ شوێن پێ وینیم دۆزیەوە هاتم وینی وڵی ئەوە ئیش نێوینی لەگەڵمان دەکات لە ڕاستیدا وینی لەو ناوە نییە ئەوە ئەوە هەموو شوێن پێی وی نییە باش ئێمە چەند وینیمان لێون بووە کامیانی ئەوە هەندێکیان گەورە هەندێکیان بچووکە باشە ئەی دەخوا بۆ ئێمە پێڵە پردێکی زۆر باشی هێ خۆشحاڵم بەبینینەوەت بۆ پێم بڵێ وینی گیان ئێستا هەست بە خۆشێکی زۆر ناکەی ئازیزەکەم ها دڵنیا بە ئێستا هاوڕێکۆنەکانت دەبینیتەوە ئیتر ڕزگارت دەبێ لەوەی کەون بوویت ئازیزەکەم زۆر دڵت خۆشە بێ دڵنیا بە ئازیزی دڵم دەی پیاوەکە خێراکە وەرە وەرە خوارەوە. خوا خێرت بنووسێ سپاس ئەبلوزە دەنانگە بۆم کردوە دوای نڵێن لە نیولاین مۆڵ بۆچم ئەوەنە جوانمان بۆ کڕێوی بە قوربانە دەم دڵ ئەوە چی بۆ پیاوەکە ها چیت بەسەر هادەوە بۆ کارە باگرتیتیە دەبرە خێراکە ئەوە چییە ئەڵێ ئێرە ئیش ناکە ها پێ دەچێ ئیش بکات ئازیزەکەم ڕوفەر ئەوە وی نییە بەخوا نازانم لەوانێ چۆم زەعی بوو بێ چۆنە بڕوین بزانینەوە نەچێ ئازیزەکەم هەر لێرە بە لەو بازنەیە بڕۆیتە دەرەوە ئەوا کارەبا دەتگرێت نەوە نازانین بابچین بۆ هاتیم بۆ دەبێ بگەڕێنەوە بە جەماعەت بڵێن واق سەرکە ئەوە وی نییە دەبێ خێراکەم پێیان بڵێن واق واق دەوری چۆڵکەن لە ڕێگەی دوورەوە هاتووە بێگومان ئێستا زۆر هیلاکە گونا حەلێ گەڕێ چۆنن وینی داما و وینی بەستە زمان وینی لێ قەوما و دەزانم ناخۆشی زۆر دیوەوانە خەفەت مەخۆ بەیەکەوە بیری لێ دەکەینەوە. بەڕاستی بە ڕۆژانێکی ناخۆشا تێپەڕیوم. دەزانم زۆر ناخۆش بووە منیش ئەم ڕۆژانەم بینیوە هەست بە ئازارت دەکەم وای. ئۆو فیفی پێت وایە وینی بێتەوە دۆخی جارانی کە ئەوسا خۆشمان ئەوێ. تەنها دەتوانم بڵێم بەڵام من هەر هیوادارم وینی جارانم. دەبێت بزانیت ئەو ئاژەڵە کێویانە تا چەندە کاریگەریان لەسەرت ئاژەڵە هەبووە. کێویەکان هەمووی هاوڕێی منن بڕوا بکە من بەڕاستمە کە وا دەڵێم. چی هاوڕێتن؟ هاوڕێ؟ هاوڕێتن؟ هاوڕێتن زۆر خراپترە لەوەی کە بیرم لێ دەکردەوە وتن هاوڕێتن وەڵا عیبە بۆ تۆ ئەوانە دژمنی ئێمەن زۆر ڕقم لێیانە ئەوە چیە هاوڕێکە باشە ئێمە چی بکەین پێویستە چارەسەری بکەین پێت وایە چارەسەری هەیە بەڵێ بەڵام پێم وایە خۆش نابێ دەی خێوەتەکە ئامادەکەن دەی هاوڕێ مۆسن وتە خێوەتەکە ئەها بەڵێ، خێوەتەکە. ئارەقەی ڕەش و شینم کرد زۆر هیلاک بووم دەخیلت بەم ڕوزەت ما نەکەی بی قومێنی ئەگەت لە خۆت بێ لۆکشت خواردووە وەک سەر ئەو بێویژدانە ها؟ وینی لە کوێیە؟ دەکاتە بڵێ لە چۆ دۆزیشانەوە جووبە زۆر باشە دەی بە من هێن کەلام پێمان بڵێ بەزم تێگەشتم لە ناو دارستان کێ وسە وتت لە خانوو داردا بەخۆ لەی شێواوە داماوە هاتو چاکەتی لە زۆر بەرەوە باشە بەردەوام بە خۆشی لەسەر لە ناو زەریایە زانیم دەڵێ شێر خواردی شەرەفم دۆزیمەوە لە باختی ئاژەڵانە وینی مادۆزیەوە وەک وەکو دینی گوتی وینی لە ناو دارستانێکی ترە وەک لەگەڵ هاوڕێ کۆنەکانی پێکاتوە لە چەند پشیرە و سەگێ وەک وە ئەها زۆر باشە دەی دوام کەوت یڵە بە بڕۆین دەی ئێستا چینە هینەوە وڵی بێتاقەت بووم لە پشتیەکەی ها بیرۆکەیەکی باشە ئێوە چی دەڵێن ئەم شەو لێرە بمێنینەوە دەیوێنی دەی خێراکە دەوینی خێراکە کاگەژان ئای بە پیاوە وەڵڵە ئای بە بۆ تۆ بەخوا ناچم دەیوینی پەلە بکە وینی لەگەڵ تۆمانەکەڵی شێناکەی ئەوەی کە پێیوتی وا باشە بیکەی چەند کە لە ڕەقی. تەواوتان کرد تەواو بووین کردمان تەواوتان کرد ئیشەکانتان بە باشی تەواو کرد ڕۆبێرتۆ. ئۆۆ فیفی لە دەستت چوو زۆر بە جوانی کردمان. دەی ڕاستیەکەم پێ بڵێن. هەموو شتێکمان تاقی کردەوە بەڵام خۆی ناوێت چاک بێتەوە. ئۆ وینی هەر کاتێک بتەوێت دەتوانی خۆت ڕزگار بکەیت تەنها لە سفرەوە دەست پێ بکەوە باشە لە سفرەوە باشە پیاو بە وتم لە سفرەوە. بێجگە لەوە هیچی تر نازانێ باشە کەواتە هیچ سارەمان نییە دەبێ پلانی دووەم بەکاربێنی وابزانم پێویست ناکە گای ئێستا پلانەکە ئامادە بکە وەشێرە تەماشاکە تکانە ئەو کارە مەکەن ئەوە ئەوە ها خێراکە ئەو دارم بدەرێ ئۆ ناخێ ئیسان دەڵێ نا نەما تۆ ئاژەڵێکی چێوینیت تۆ سەگێکی ماڵیت ئێستا سەگێکی ماڵی دەبێ هەرچی خاوەنەکەی گوتی بیکاتمان دەبێ بیکە یعنی دەبێ بیکەی تێدەگەی دەبێ بیکەی تێگەیشتی ئەنجامی بدە دەی ئێستا تۆپەکەم بدەرێ نەڕۆی لە دەستمان دەردەچی وەڵا هەر دەتگرین ئاگار لە خۆ بێ لەوانەیە تازە درەنگە حەزم دەکرد هەڕەمێکی درژ لەوێ هەبواە ئەم پیاوەشان شەکەتە نەبینن ئێوە من پشوێن دەدەم ئاگدار بە ئیستا شەهرم دەکەمەوە کە کارەبا لەم گرێشەیکە قوربان دەم ڕشەیکە گورە خوابێ ئافات زۆر باز بوو والله فقرات و مەقەڕات ئێمە کەوتە عناوە غاردا ئەوە چیت بەسەرات بە سۆز بەسەیتر ئاژەڵی جێوی زۆر زەریان پێگەیاندم من ئەم جاریان هەر ئاژەڵی شچێوی لەم دارستانە ببینم زینێکی باشیان تێ هەڵدەدەم و هەمویان لێرە دەردەکەم تەحەمولم نەما ئیتر منیان کرد بە فیلمی هیندی ئەوە حاڵ نییە بەڕاستی من تێدام دەبێ خۆم ڕزگار کەم بەڕاستی من ناتوانم تەحەمولی ئەو شتە بکەم وەڵڵا وە ناگری نەورۆزیان دەست پێ کرد بەڕێزبینی ئەوە تۆ لە کوێیت ها ئەی خوایان ئەوە چیان بەسەر هاتووە دڵنیام پیاوەکە دڵنیام کارەبا گرتوێتی دە خێراکە پیاوەکە کارێک بکە ئای خوایە ئەی خوای گیان ئەوە چی بەسەر هاتووە دڵنیام ناگەڕێتەوەی تێر جارێکیان بیستم کە ڕێویەک دەیوت بەچکە سمۆرەیەک سەری لێشێوە فەرمانڕەوایی دارستانەکەی دەکرد، کاتێک کە مانگ تەواو دەبوو، ددانی زۆر دێشا کە سمۆرەکەی دەگریا. ئەمە کەی؟ ئەوە تۆ بەڕاستە؟ باوەڕم پێ بکەن، شتێکی وا بۆیان هات گەورە بوو! ئێوە نەتانزانی ئەو شتە چ دڕەندە بوو! ڕاکەن، بڕینە، هۆ! ئۆ! ببورن، زۆر برسیمە. ئەو شتە تامی زۆر خۆشە ئەها بخۆ وات لێکا مێشکە ساوێ و فکر لە هیچ شتێک نەکەیتەوە هیوادارم وابێت دەزانی چی من خۆشحاڵم کە لە ئێلیۆت دوورم دەزانم هەندێک وشەی خراپتان بە یەکتری گوت بەڵام ئێوە بۆ یەکتری دروست کراون ئیلیۆت خەریکە بۆت چیان دەبێت بەڵام ئیلیۆت تەنها جارێکیش نەیوتۆ منی خۆش دەوێ وایوتووە کەواتە نەیوتووە ئێمە کوڕین باسی شتی کوڕانە دەکەین وەک تۆپی پێ بۆڵنگی کەروێشک، تێنسی کەروێشک، هۆکی کەروێشک، هەموو ئەو شتانەی کە بە کەروێشک دەکرێت. ئەی چی برا ژن؟ هەروەکو پێم وتی من گوێم لێ نەبووە وا بڵێت. ئەها ڕێز، سەیری ئەو شتە خۆشە بکە. تامی گەلە خۆشە، زۆر نەرم و نیانە. هەر لە لقومی شروبی ئەچێ. حەز لێ نیە بیخۆی؟ دە بیخۆ دەی دایکی گوڵ. ئۆو بووک، شەرمەزارم دەکەی. ها، ناخۆی؟ مادام ئەم کێکە بخۆ. ئەم کێکە زۆر خۆشە. کێکە شقلەکانت دێوە؟ ئەوەی پێنجی تێیە. ئەمە ئەوەیە. ئەیخۆی تۆ؟ زۆر خۆشە تامی هەرچی بەیەکەوە بخۆی ماشەڵا تامی خۆشی هەیە براژن شەرم مەکە هەم بۆ تەرتیبەکەم بۆ کاکت مردوە بێلم ئەم شەو تۆ بە برسێتی بخەوی دەبی خۆ دەی بە قوربانت بم دەمی چەند ناسکە دەم ڕاست دەکەی بووک ئەمە تامی زۆر خۆشە ئەی وای وای وای وای بە تەنیا کارەکانی خۆم دەکا ئەی باوکە ئەی باوکە ئەوە کاتێکی باشە بۆ خۆ دروست کردن بنیشتی بۆ بی ئەڵا نۆتیەکم بەبیراتەوە ئەوە چی بووەوە بە تەنیا بێ کارەکانی خۆم بکەم با تۆزێ گلۆب بکەم فەرم و بە چای خۆتە وای وای دەتگوت تانچەکەی کارگەی ڕستن و چنینە زۆر جوان بوو ئا من پێویستیم بە کەس نییە پێویستیم بە دەست گیران نییە من نەمەیە بچمە ژیانێکی ترەوە وازم لێ بێنێن باشە چی ئاگاداری کێشەکانم دەبێت بێزگە لە خۆم نابێ باشە گەر من نەخۆش کەوتم ئەبێ ئەو یارمەتیم بدا من باوەڕ ناکەم ئەی خوایە بۆ من چیم کردووە زێر من چیم کردووە خوایە جیان لە ڕای خوا من چیم کردووە بۆندە بێبەختە بۆندە بێبەختە حەیران دەرێم ئا ئا ئا ئەوە چی بوو دەی کاکە دەی خێراکە بەڕێ دەکەوی لە ئامادە باشی دابن جوت لێ بوو فیفی زۆر خۆشحاڵم دەچینە ناو ئاوەکە هەروەها دەچم ناو حەوزەکان لەوێ زۆر خۆشە وانە کچەکانیش هەر لەوێ ئەفوان فیفی هەروە دەچنەوە ماڵە وانە خۆم بەتاڵ کرد بەڕێکەوە کاکی شۆفێ بێدەنگ باشیڕە دەڕۆشە و پەڕی دنیا دانی دەهوێ بڵێ کە وێنی لێرە بوو وەسان نەماون وا بەڕاستی بۆچی سەرسوڕهێنەرە برای کلکتەشی؟ سەرسوڕهێنەرە چونکە لێرەوە شوێن پێ هیچ دیار نامێنێ. نازانم ئەگەر چەند نیشانەیەکمان هەیە باشتر وایە ئەمە دەست پێ بکەین. من چوزانم خۆ من جادوگەر نیم چوزانم بۆی گوێ چوون ئەی لەوە تۆ چی دەڵێ ڕێک بڕۆ باش سیر بکە ناڵێ دوور بڕۆ بە تەکسی وەرەوە مەسلەکەەوە ناڵێ دەی کاکە وە دوام کەم براکەم هیوادارم و نەبی براژن ئەزانم جەرگت بۆی دێشێ ئەی دۆزمەوە بۆ دیشاءله فیفی سەیری ئەمە بکە ئەوە ئەو ئاوەیە کە بۆتم باس دەکرد ئاوی وا لە هیچ شوێنێک باز ناکەوێ ئەوە ئاوی ئیفرازە فیفی ئاواکەی زۆر خۆش و ساردە تۆ بڵی دەبلیوسی لێ نەبێ ئێرە ئۆ ڕۆبێرتۆ ناتوانم ناتوانم دەبلیوسیەکە لە بیر نەچێت فیفی. دەمت داخە دڵنیامی تر ناگەڕێتەوە بۆ لامان جارێکی تر ئەی خوایە باشە من بۆچیانە بێ مێشەکە بۆم ئاوە بەرەڵام کرد ها ئەی خوایە گیان دەبێسە لە گوێ بێ پیاوەکە دە خێراکە کارێک بکە ئەو لەگەڵ تۆم نییە بەدی چۆنی بەدی بەڵام منیر بەدی بەم تۆ ئازادن چۆنی مش ئازادمان بوو واتا زۆر فەقیر و کڕێم سیرکە مێش لە خۆم ناکەمەوە من زۆر ئازادی برادەکانمان بەرە قوستەبە بەڕێ کەوتونە دەبێ مە زوب گەناوان هەروە پێیان بڵێ تیشێرتێکیش بۆ من لێنێن سەکەکان ئێوێ زۆر قیان ئاژەڵی کێویە برادەرەکانی ئێمە لە مەترسیدان دەبێ هەستیەوە سەیری ئەو سەیارانە بکەن ئەڵیم ساحەی ڕەنگاو ڕەنگە وابزانم وینی لە ناو یەکی لەم سەیارانەدایە. باشە چۆن بچینە ژورەوە. خۆ منیش ئەوەندە زل نیم هەر بە پیاسە ئەچینە ژورەوە وەک ئەو کەروێشکە سەیری کەن سەیری کە چەند قشتە. دوژمن لە سەنگەردایە لێی ئامادە بن و تیر بهاوێژن. باشە کەس بیرۆکەیەکی تری لەو شێوەیەی هەیە؟ دەتوانین تونێلێک دروست بکەین و بەناویدا بڕۆین. باشە دەتوانین ئێوە هەڵگرین و بفڕین. ئەوە ئەمە فکرەیەکی زۆر جوانە. ئەی ماشەڵا ئەڵێ قوتابی سەف یەکی بەو خۆیە بەس قشت نیت چاوەڕێی ئەوەم نەدەکرد بۆب وابزانم زۆر جوان بووینە ئەوها بڕوە کەس نامان ناچێتەوە وابزان خوتەکەمان سەر دەگرێ سەر و کلکە سناعیشکن وڵا زیرەکە وەک بەسکەمێ پیس و پۆخڵە بووک ئێمە وامان کردو بۆ ئەوەی لەگەڵ سەگەکان تێکەڵ باشترینەوە زۆر باشە بەڵام ئەگەر پێویستتان بە یارمەتی بوو؟ بەدواتدا دێین، بەڵێن بێت. پێویست دەکات کە تورکە مەبەستە وەک جیشی نەیاتوە بەڵێ پێویست دەکات چونکە تۆ دەبێت شێوەی سەگت هەبێ هەموو سەگێک کلکی دەبەستێ بۆچی هە ئەبڵق بوونە دەبڕۆ گاگە بدوایشی خۆتان دێنی دوام کەوە واق واق واق کورە وەرە بەنزینخانە تەواو دەبێت دوایی واق ئۆه ماشەڵڵا مشتێکم لێ دێ ئۆو فیفی بەسە زمان تۆ چەند گوناحی ئەو کرێمە پارێزگاری لە سەرە سووتاوەکەت دەکات. دیار نییە کەس هەر پێشی نازانێ قڕدێڵی بەسەرەوەیە هەسەس پێ ناکە کەسەس پێ ناکە یانی چۆن کەسەس پێ ناکە کەسەس پێ ناکە هەمیان دەزانن کەسی پێ دەکەن دڵنیا بەشتی پێ دەکەن وای ئەمە دووگانی سەرتاشینە بێدان باشەی در ئێرە سیرترین شوێنە کە تا ئێستا بینی بێتم وازیان لێبێنە هەڕێک بڕۆ سەیری کەس مەکە بێ خێراکە پێوتی جۆت لێ نەبوو بڕۆ دەی ئاگادار بن ئاگادار بنەوە چی دەکات گوران شوێنە زۆر ناخۆشە. ئەی داماو لەوانەیە زۆر بێشێ بەستە زمانەی ئێسکیان لە لەشی فەرموو بهێشت. خۆشترین ساردەمەنی فەرموو بە لەزەتە ئەی خۆی وەڵا بزانم تامی میزەتە ئەڵێم خۆی ئەم تامە لە تامی شتێقە چیە چۆنی بچکۆل ماشەڵا گوێ خۆت دیوا جوڵی خەفەت کەرە نەخۆی بڵێ بچووکم لیرەش بچکۆڵانەیە باشە بڕۆ دەی بەهیوا ژیانێکی خۆش بارودۆخەکە تەواو نییە حەز دەکەم شتێ گۆڕاوە وایە کورە دەوینی لە گوێ هەوا قەچم شکاو نەگەڕام بدوێتە خۆیان سیرکەن هاوڕێیان سیرکەن وابزانم هاوڕێ نوێمان بۆ هاتووە من گوتم گومانم لەوانە هەیە گومانی لە گوێ زۆر باشە دوا کەوتین پەلە بکە زۆر جوانە چیتان لە ئێمە دەوێت زۆر دوانی ئەوە نەماسین ئەو نا. سەبر سەبر هێواش وینی وینی سپاس بۆ خۆی ئەوە سەلامەتە کورە کاک شاخ من باشترین هاوڕێتم دەبێ خاڵەتە چێ هەشێت و سوورانە من بۆ بم بەڕێز مسکا نا کۆ مسکۆی هاوڕێت گوێ بگرە من باسی خۆشەویستی ناوڕێکانم لەگەڵ سەگە مەڕێکی قەڵەو ناکەم گرێدیت منم بووک بۆک شتە قەلەوەکە بێتامت کرد ئەوە خۆیەتی خۆی زعیب کردوێتەوە ئەو مسکۆلەکەەوە بۆتە خۆشەویستترین هاوڕێت ها پێم بڵێ کاتێ تۆ دوست بووی ئێمە بۆ خۆمان یاریمان دەکرد و یەکتریمان خۆش ویست پەرەو کاتە بوو بەڵێ برۆ هەی بێوەفا بن و لەسەر سنگی برادر بن لەو قسەیتانە ئەوان لە جوورەوەن بە دوای ئەوەدا دەگەڕێن من بووگم دەی قسە بکە من بووگم کورە بووگی هەورەکە نا بوو گورچێکی زل و قەڵاوە ڕاست دەکەی من وام زانی ئەوەش مسکۆیە بوستن تکایە بوستن مەبەستت چێکە گیراوە پێم بڵێ زوو دەی هەندێک پشیلە و سەگی ماڵی شەڕاوی دەستگیریان کرد بۆستە بۆستە تو ناتوانانی هەروە بە ئاسانی بچیتە ژوورەوە خۆ دڵاڵخانە نییە کەواتە پێویستیمان بە لە پلانە سپاس پیرێژن چۆنی کلیلی دارگاکەم بزر کردووە ڕەوە فێڵێکی جوانە تۆ ناتوانانی فێڵم لێ بکەی ڕاوەستە بۆم چۆن هاتیە ژوورەوە بڕۆ دەرەوە پیرێژن بەو جلانەوە خۆت کردووە بە کچی چواردە ساڵ بڕۆون بە لەبەر چاو بەژەرف سەرکەوتینم جارش بەڵێ وایە چونکە ئێمە پلانمان هەبوو جزێل جزێل ڕەسەگەکانی زۆر ڕقیان لە ئاژەڵی چێویە هەر وەکو من بەڵێ زۆر ڕقیان لێە بەشەرف مەمجارە ڕزگارم بێ حەقیەوەی لەکەمەوە بەخوا نیە حەقی بەرودۆ لەکەمای سەردەر باو نەمەقی ڕێنە تووشی شتەکە بیدووەڕاستیەوە فێڵباز بوون ئەو ڕێیان گوێ بگرن ئێستاش کاتی کێویکردنی هەموو ئەو دڕندانەیە بەڕاستت نییە وانە؟ گۆشتی برشاو جێ ناگرێ خۆشە زۆر خۆشە تا ڕۆژ بەجوێ مە بکە مەڕۆ ئێمە لە تو گەورەترین ئای بۆ چۆ ڕۆی ئیلت بگە پێم وازمان لێ بێنن یارمەتیماندا مەدەمە بە چەندی بەلاشە یادەرزان پێر پەستی ناشرین هەرگیز ئەمەت لەسەر ناچێت دەمێکە بە سەرما تێپەڕیوە خوشکێ ئا بەڵام هێشتا هەندێکت ماوە بەڵێ ئەوە تۆ لێرە چی ئاو دەکەیت؟ پیرێژنە چ کاری هەیە لێرە لەبەر چاو من بە پیرێژنەی سەرەخوری لەبەر چاو من بە نیم دایکت پیرێژنە کورە ئەمە ژوشکە بەڵام شێوازێکی نوێی هەیە باشە باشە دەی ئێستادا با بڕۆین ئەی لەو سەرەوە نەمبینیت کاتێک کە ئەوە منم ئێلیا ئەم خەلە نوێیە کێیە ئەوە منم لێرەم بۆ ئەوەی خانمەکەم ڕزگار بکەم لێتان بدەم و بڕۆمەوە ناوی تۆ چیە کورێ باشە کەس پێشببینی ئەمەی دەکرد زەمان بەڵێ، بەڵێ، بەڵێ. تەنانەت ڕۆجەریش دەیزانی دەی وینی وەرە وەختی خوش خشۆک نییە کاکە وەرە دەرەوە ئەم شوێنە زۆر خۆشە ڕاوەستە وینی وینی وەرە بگەڕێەوە ئەو هەماڵم کاول ئەی ورتێکی نۆسە کیلۆی چوام شارمەوە ئیستا ئەی قڕت کرد بەسەرم وەڵا بەڕاستی وشە دوهزار کیلۆیە ئەوەندەش نیم بابا ئەوە خوریەکەمە وەکو درع وایە ئەم پارێزە لە شەڕ و فیشەک و شتوە هەگت دەئەفەتێن ئەڵێ قەت ورچیان نەدیوە وازان ڕمانێ بابە ئەمە بکە ڕمانە نییە غەڵەت تێگەیشتوون وەرە کاکە وەرن کاکە ئێمەش حەزمان لە خوشک و چۆکە خۆ ئێمە لەش لە دۆمەکە نین ئێمەش حەزمان لێیە خۆ بەس بۆ بەشەر دروست نەکراوە کار لێ دەکەین خۆت بدە بەدەستەوە هەر ئێستا خۆت بدە ئەو بەدەستەوە ڕوخسار کوژانە لادەن هەر عەیبە عەیب خۆ من لەگەڵ ناترسم خۆمانە بۆ جاری دووەم خۆت بدە بەدەستەوە. بەخوا فشە پێدە من درعم لەبەرە. من خۆ من لە سێرک نیم ڕاو کورە ڕا ئەک خۆ داوێ عمرت نەدا خوشخوشە ڕووی زرو ڕۆژکە منی وا لێ کردووە بنێ ئەو پیاوە نیم وڵی وڵی سەر مەسرەڵی سگم هەیە فیفی ئەوە زۆر پێویستە کە بیکەین دەزانی پێویستە چونکە ئەوان هەموو شتێک ئێمەیان داگیر کردووە خانووەکانمان خواردنمان ژیانمان هەموو شتێ وەستا ئەگەر ئەمە وەکو فلیمی هندی کۆتانیەکەیەتی پێویستە شتێک بڵێم ززێل من زۆر زۆر زۆر زۆر کاتتان تەواو ئێستاش دەمتان داخەن کاتی ئەو شتانە نییە پێم وایە ئەو کوڕە ئەیەوێ شتێک بڵێ بەڵێ با کاتێکی کەمی بدەینێ ئۆ لەبیری کە ئێلیۆ تۆ پێشتریش سەلماندوو تا هەستت پێم وایە چۆنە ئەم پڕۆسەیە زۆر درێژی خایاند تکا دەکەم با تەواوی کەم باشە تەنها پەنجا و نۆ چرکەت لەبەردەستە هێ. باشە نا ئەمە ئەی بۆ دەقیقەیەک نەبێ هێ زووکە بۆ خۆت باشە باشترە. باشە زیزیال پێش مارەکردنەکە من شاخەکانم زۆر زۆر گەورە بوون چیچی زۆر زۆر گەورە بوو بە سەختی شکا هەروەها بەبێ شاخەکانم هەز دەکەم من فلسێک نایەنم بەڵام بە تێپەڕپوونی کات ززێل خان تەنها سی چرکە ماوە من زۆر بە قیمەتتر دەبم نەک بە شاخەکانم بەڵکو ئەگەر لەگەڵ تۆدا ژیان بەسەر بەرم خوشکە ززێل خان. ئەو قسانە چ پەیوەندێکی هەیە بە مارەکردنەکە و جێهێشتنی من لەو دەشتە ها ڕێز ئەزانی تۆ زۆر گەمژەی والله قسەیەکی معقولانەیە نا نا باوەڕ بکە لە باسەکە تێ نەگەیشت ئاو، نا. ڕێو ڕسمی مارەکردنەکەدا کێشەکان هەمووی لەبەر ژنێکی تر بوو ئەوە وتت ژنێکی تر یانی مەبەستت ئەوەی ژنێکی هار بردوێتی نا نا نەک ژنێکی لەو جۆرە ئەو ژنەی کەوا وێنی هەڵگرت و بردی لەگەڵ خۆت قسە بکە قسەیەتی یارە واللە بابەتەکە وا خۆش وڵای زۆر خۆشم وازە منت قوتکەم تەنها پازدە چرکە تکایە بە یارمەتێت دزێل تۆ باشی بەڵام من هەمیشە باش نیم بەڵام لەگەڵ تۆ من کە باش نیم دەتوانم باشتر بم ناوەڵە تۆ دەتوانی باشتر بی تۆ دەتوانی ئەو من خراپ ناوەڵا بۆ منێکی باشتر زۆری مەڵێ کورێ تەنها باشە بەڵام زۆر باشە کەواتە من و تۆ ڕۆ دوو هەزار. خراپتر، بەڵکو باشتر بەخۆشم نازانم چی دەی بۆ ئێستا دەست پێ بکە. بۆ بگرە ناوتۆ ئەی ئافەرین کوڕی باش ئاگا لە خۆ بێ کورە بە شەرەفی گاو گۆلک ڕزگارمان بوو هو کۆنترۆڵەکەم نایەلم هاوڕێکانم ئازار بدەی بندرێ دەبێ ئەوانە لە خۆمان بکەینەوە هەر ئێستا زیاتر ئاگادار بە ئەی هاوارتکە ئێستەکەکەی منتان نەبینیوە ها بەشەرەف گیرەی خۆتان بشارنەوە ئەوە ئێلیۆتە ئەو نا ئۆه نا ئیلیۆت دەبێ من لە کارەبیانەی لێ بکەمەوە وەستێن یان هەمووتان باجەکەی دەدەن تێدەگەن یێ ئەوە تا لە ناوتان دەبە ئیلیۆت بە قوربان بوو تۆ بەڵێ سەڵامەتی بەڵێ ئەمەیان یاسایەکی زۆر زۆر کۆم جارێکیان پێکرد با بە دەواری شڕی نەکردبێ کارێکی چاکیان کرد منیش لە دەستت ڕزگارم بوو دەڵی ئیشی جیکەنەی کردووە ئەم ناوەی هەموو کرد بە تۆ لەوێ بۆستە هاپی تۆ ئێستا کێشە نییە؟ تکایە جارێکتر بە لیستەکەدا بچۆ بزانە وینی لێرە بۆ یان نا بەڵێ پیاوێکە لە سەرەتای سیکاندا زۆر دەرزی بێهۆشی لێدراوە ڕاستەوخۆ دێنێری بۆ نەخۆشخانە ماڵی کاولە دەی خێراکەن بیبەن دەی زۆر باشە دەی با فرێکەین با خێرا بیگەین نەخۆشخانە دەی خێراکەن بە قوربانت بم دەی کارێکمان بۆ بکە بەشکو بیدۆزیتەوە سەگەکەی تۆ هەر ئا لەمە ئاچی خانم سەیریکە ئۆ بە قوربانت بم دەی بیهێنە ئۆ سەگە خۆشەویستەکان چەنم پیرە کردی پیاوە بۆ شەرەفم تۆ یەکەم پیاو دەرچوو سپاس بۆ یارمەتیدانت سەگی گوێ درێژ شایانی نییە هەر جارێ هاتی بۆ شار سەرێکم لێدا پیزایە شتێک لەگەڵ یەکدا خۆ کەواتە لەم ڕۆژەدا ئاژەڵی ماڵێ و ئاژەڵی چێوی بەیەکەوە دەژین وەکو برا بەڵێ باشە لە ماڵی من یا لە ماڵی تۆ چیکە من دۆڵمە دەپێچمەوە هەی وەرە سەر درێژ باش شتێکە پێ بڵێم وەرە کورە من کچ نیم ها جارتر پێم نەڵێ یا ئەوە چی دەڵێی تۆ یاری بە هەستی من دەکەی من لەگە ئاژەڵی حیواندا خەت ناگونجێم دەیرێت کاچ خۆم با بچینە ماڵەوە گوێم لێ بۆ بە ئەرمەتیتان منیش بڕم ئەو سمێڵە بتاشم ئەڵی ڕیشۆڵە بۆدا و کلکەکەی جێماوە دای منیش بە دوو ئا هی بەڕێزوینی بوەستە تۆ نایت من بڕیارم داوە من هەموو ژیانم لەگەڵ ئەو کەسەیە کە منی خۆش دەوێت زسیال لاوەستن مەڕۆن خۆشتانم دەوێت هاوڕەکانم لاوەستن بیرتان دەکەم من زۆر بیرەوە دەکەم دەڕۆم چاوم چاکەکەمەوە دکتۆرێکی باشم بینیوەتەوە ئەمە چارە نووسە ڕۆژە با بڕۆن هاوڕەکەستان لی بدۆزینەوە کاکی پۆلیس بە قوربانت بکارێکم بۆ بکەسەکەکەم باشە باشە ئارام بە مایکە بە ڕۆژی خۆ ئۆ سیرکاوە تا لێرەیە دوو گوێ درێژ و تەیەکی کورت هاتمەوە ئازیزەکە خێراکە وەرە هاتیتەوە هاتەوە ئەو لێ خەریکی سەرخشتی ئاگار لەمەوێ باشترەوە نییە؟ وەڵایی دیسان ئەو ژنە سەر پرتەقاڵی ئازاری دەدات ئەوە چییە؟ ئەوەیە تۆ پێی دەڵێی ئازاردان ها؟ مەچە ناودەم ناودەم بە قوربانە دەبم ئەو ژنە گەزەی لێ ئەگرێ و دەیکوژێ ها؟ کورە هەی جێ لە یەک شەق ئەوە ماچوو موچەکەن ئەوە یاری لەگەڵەکات آه، لەوانەیە ساوم کرد تۆ لەوانەیە بە هەڵە تێگەشتی واز لێ نەبا تێڵدانی کە. وز باخۆ خۆچی قوفی قوت دەرناکەم ئێستا خە چیت لەکەم ها هەی خولە قوتو کلک تەقێنە بەری مەدە بەری مەدە بۆک دەزانی چۆنە جزێل وینی ڕاستی دەکرد بەخوای دەربارەی چی ئێ دەربارەی دەربارەی ئەوەی کێشەکەکەەوە ئەوەی شتەڵێ ئەوەی ئەوەیە باشە ئێلیۆت من چۆن بزانم لە کاتێکدا تۆ هەر باسیشی ناکەی ها دە قسە بکە باشە پێنج دەکا من بیڵێم بەڵێ باشە من و تۆ بەیەکەوە من تۆ وەی بابەوە چی بوو کچێ من و تۆ بۆ بۆ ئێ بۆ ئەو مراوییانەی کەوا لە ناکاو دەردەکەون هەر کاتێک کە من و تۆ دەمانێ و قسە بکەین ئەوانیش دەرەکەون و هەروە بەیەکەوەش قسە دەکەن. دڵم دۆر و زۆر ناهێنا و تەپلە تەپلی تێ بەخوا ئەوە ڕۆمانسی. من تۆم زۆر خۆش دەوێ باوکە جەنگۆ شەرگە تۆ خۆش دەوێ ئیتر دەنگە دێنێ باشە